خوا ئەو خوایە لەناو نەخوێندەوارەکانا پێغەمبەرێکی ناردووە ئایەتەکانی خوایان بەسەرا ئەخوێنێتەوە و پاکیان ئەکاتەوە لە کوفر و لە خووی بەد و قورئان و حیکمەت و قسەی بەجێیان فێرەکا کە حەدیسی پێغەمبەرە و بەڕاستی بەر لەوەی ئەم پێغەمبەرە بێتە سەریان لە گومڕاهیەکی دیار و ئاشکرادا بوون. واللە لا یهدی القوم الظالمین. نمونەی ئەو کەسانە وایە کە تەوراتیان لە خواوە خرایە سەرشان کە خەڵکی پێ فێر بکەن و پاشان ئەو بارەیان هەڵنەگرت و خەڵکیان فێر نەکرد، وەک گوێ درێژێ بارێ کتێبی لێ بار بکرێ چۆن هیچ سود لەو بارە کتێبە وەرناگرێ ئەوانیش وابوون هیچ سودیان لە تەورات وەرنەگرت تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەو مەرگەی ئێوە لە ترسی هەڵدێن، هەر وەختێ بێ هەر پێتانا ئەگاتەوە و تووشتان دێ، جا کە مردن و لەو دونیا زیندوو کرانەوە، ئەگێڕرێنەوە بۆ لای ئەو خوایەی ئاگای لە هەموو کارێکی ئاشکرا و نهێنیی بەندەکانی هەیە و خەبەردارتان ئەکا کەوا لە دونیادا چیتان ئەکرد و لەسەر ئەو کردەوە خراپانەتان لێتان ئەپرسێتەوە. ان کنتم تعلمون. ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە کاتێ بانگ درا و موسڵمانان بانگ کران بۆ نوێژ لە ڕۆژی جومعەدا بە هەڵەداوان بڕۆن بۆ یاد کردنەوەی خوا بە گۆ گرتن بۆ خوتبەی نوێژی جومعە و کردنی نوێژی جومعە و دەست بەرداری کڕین و فرۆشتن و مامەڵە کردن ببن جا کە نوێژەکەی جومعە بەجێ هێنرا ئیتر بڵاو ببنەوە بە زەویدا و لە ڕێگای کاسبی و کاری دەستی خۆتانەوە داوای ڕزق و ڕۆزی بکەن لە خوا و لە هەر کوێیەکا بۆتان ڕێ کەوت ناوی خوایش بە زۆری بهێنن بەڵکو لە سزای خوا ڕزگار ببن. وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا کاتێک کە ئەو کۆمەڵە نوێژکەرەی دەورت بازرگانییەکی ڕەخساویان دی یا خودکارێکی وا ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگا بکا بڵاوەی لێ ئەکەن لە دەورت و ئەڕۆن بە دەم بازرگانییەکە یا کارە ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگا کەرەوەکە و تۆ بە پێوە جێ دێڵن تۆیش پێیان بڵێ ئەوەی لای خوا هەیە لە ڕزق و ڕۆزی دونیا و بەهەشتی قیامەت لە ڕابواردنەکە و لە بازرگانییەکەش چاکترە و خوایش باشترین ڕۆزی دەهەندەیە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسەری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتح شێخ محەمەد سەمیع مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.